لە خەو دەچوو بە چریکەی گریانەوە پێت نایە ئەم ژیانەوە کاتێ هاتی نەرمونۆڵ بووی خڕۆ خۆڵ بووی پێستناسک و سپی و سۆڵ بووی سافیلکە بووی چرچن نەبووی قشخاوێ بووی پرچن نەبووی لەسەر قاچت نەدەوەستای وشەیەکت نەدەزانی دانت نەبوو مەیلی چێشت و نانت نەبوو وەکوو بەچکەی بێ پەڕوباڵ مڵچەت دەهات بۆ شیری کاڵ بە هەزار ناز و لەلەیی لە خەم ڕەخسایت و پێگەیی زمان پژاو دانت ڕوا توانیت بڵێی بخۆی بڕۆی. ڕۆژانی دنیای مناڵی پڕ لە کەیف و ئاڵ و واڵی پەک و چەندە زوو تێپەڕین تێر نەبووبووی لە سەیر و سەفا و پێکەنین زۆر خوو هەبوون کە تەرکت دا تەمەن بوو بە پیازێک و قەپوو قەپوو کرایەوە مەینەتی دنیا پێگەیی دنیا کۆڵ و تۆش حەماڵ بووی ئەو بازاڕ و تۆش بەقاڵ بووی ڕۆژێک حەمامت کردبوو خۆڵکورتێکت بەرکردبوو کاتێ قژت دادەهانی بە تاڵێک مووی سپیت زانی تەزووی بە گیانت داهانی ئەو مووە هەر یەک دانە بوو میوانی ناو ئەو ملیۆنە ڕەشانە بوو بەڵام بەخوا نیشانە بوو نەک ڕێکەوت بە چەند مانگێ تاڵ بوو بە دوو و شەش و حەوت بە چەند ساڵێ بەفری سپیت لێ دەرکەوت نەک هەر ئەوە ددان کەوت چاو دابەزی تەوێڵی شرچی تێکەوت پێرمنداڵی دوێنێ لاوی ئەمڕۆ پیاوی سبەی وەک گۆچان چەماوی. لە سی دەرچووی بۆ چل دەچی دێیت و دەچی هێشتا بە باڵا هەڵدەچی وای چەند بە دنیا دڵخۆشی. بەرگی ناوازە دەپۆشی ناز دەفرۆشی بۆ نەخشاندنی داهاتووت تێدەکۆشی ئێستا لە چل هەڵکشاوی پیاوێکی ڕێک و تەواوی گەرمەی کڵپە و تین و تاوی هەرمل دەنێی نەوەستاوی وەچەکانت گەورە بوون و دەوریان داوی بە ڕەنگێ تر بە دەرکەوتی مود وا ماش و برنج بووە ڕوخسارت کەمێ ڕیج بووە ئێستا بەرەو شەست مل دەنێی کامڵ بووی بووی بە زەردەبەی تەگبیر دەکەی هەڵمەت دەبەی بۆ ئاشتەوایی و بۆ دێنی سەرێکی لە ناو سەرانی. بۆ شین و شای و خوازبێنی خۆت با دەدەی نیاز تە چۆک دا نەدەی. شێڕ ڕووت تێکا گوێی با ئەدەی بەڵام بە خۆتت زانیوە بۆ دواوە دێی نەخۆشی سەریان هەڵداوە و قاچت ناڕوا و پاڵی دەنێی ناچار تەسلیم بووی بە پیی